وەک مەعلومە لە سەرەتای ئیسلامەوە هەمیشە گەلی کورد ژێر دەستەی بێگانە بووە و هەرگیز ڕۆژێک وەک لازمە ئازادی کورد و کوردستان خۆی نەنواندووە جا ئەگەر لە چنگ ئەمەوی و عەباسیانیش دەرهێنراوە چووەتە ژێرباری تورک و ئێرانەوە. وڵاتێکی سەخت و شاخاوی و گەلێکی زۆر لە شەڕئازا، زەوی و زاری بە بەر و بووم کراوەتە مەیدانی شەڕی تورک و ئێران و هەرکامەیان ویستوویانە کورد بە کوشت بدەن و بیکەنە بە لاگەردانی خۆیان، نەخوازەڵا لە دەورانی سەفەویەکاندا لە پاش ئەوەی کوردێکی ژەنگاری خۆی کردووەتە شێخی سەر بەرماڵ و لە ئێراندا پارەی سەندووە و موریدی زۆری پێکەوە ناوە و بە ناوی شێخ سەفی ئەردەوێڵی ناسراوە و زمانی تورکی کردووەتە زمانی ئەهلی تەرەقەتەکەی خۆی، کوڕانی ئەو ویستوویانە بەهرەی سیاسی لەو تەریقەتە وەرگرن، بوونەتە شیعەی زۆر دڵگەرم تا بتوانن بە چالاکی بەربەرەکانی زۆربەی سوننی مەزهەبەکان بکەن و ئێران بۆ خۆیان ساغکەنەوە، سوڵتانانی عوسمانیش خۆیان کردووەتە پارێزەری سوننی مەزەبان و هەمیشە ئەو دوو هێزە بە گژ یەکدا چوون و کوردی تێدا ماڵوێران بووە. ئەم باسە زۆر قوڵە و زۆری لەسەر دواون نایەوێ بە درێژەی لێرەدا باس بکەرێ بەڵام ئەوەندە هەیە کە سەتان ساڵە هیچ کوردێکی ئێران نەبووە کە ڕکی زۆری لە دەسەڵات دارانی شیعە مەزەب و بە گفتی خۆیان لە عەجەم نەبووبێ هەر بەچکە کوردێک لە هەوەڵ چاو کردنەوە و زمان گرتنەوە بە ئاواتە لە چنگ عەجەم ڕزگاری بێ عەجەم واتە ئێرانی دەسەڵات دار بەڵام چونکە کوردی مکوریان هەر کاربەدەست و پۆلیسی ترک زمانیان ناردوونە سەر و جەزرەبە و ئازاریان لەوان دیوە، ناوی عەجەم بۆ ترک زمانەکانی جیرانیان بە کار دەبەن. منیش وەک هەموو منداڵە کوردێک هەر زمانم پشکوتووە و هاتوومە ڕیزی منداڵان، بوغزی عەجەمم دەگەڵ شیر، مشت تووە و بە دڵ ناخۆشم ویستوون. وتم لە حەوت ساڵانیمدا گوێزم پێک دادەدا و ئەوی بشکایە دەمگو عەجەم شکا. زۆر جار لە بەرخودا دەپاڕامەوە پادشایەکی کوردی چکۆڵە و جوانم بە نسیب بکا. لە گەمەی شەوانی گەڕەکدا دەبووینە دوو دەستەی عەجەم و کورد، دەبوایە شەڕ بکەین و عەجەم بشکێن و کورد سەرکەون. بابم لە تورکیە مەلا سەعیدی بەدیعوزەمانی دیبوو، زۆر بە موبارەکی دەزانی، کە بیستبوویەوە لەلایەن سوڵتانی ڕۆمەوە کوژراوە، جگە لە ناخۆشەویستی عەجەم، جنێوی بە تورکی عوسمانیش دەدا و بە کافری دەژماردن. دەربارەی کورد ئازاد بوون و لە دەست دوژمنی کافر ڕزگار بوون، لای هێندێک لە میوان و هاموشۆکەرانی باسی دەکرد. چەند لاوێکی سابڵاغی حەزیان لە قسەکانی دەکرد و زۆرجار دەهاتنە لای کە گوێی لێ بگرن. من و زەبیحی منداڵ بووین و لە بەرخۆمانەوە بە ئەندازەی عەقڵی منداڵی کەیفمان بە کورد دەهات. زەمان زەمانی ڕەزاخانی پەهلەوی بوو، کەس نەیدەوێرا بیریش لە کوردی نووسین بکاتەوە و ناوی کوردیی خوێندنەوە وای لێ هاتبوو ئەگەر کەسێک باسی بکردایە سەرەڕای جنێو دەکەوتە بەر تیز و تەشەر و شەڕ و دەبوو بە گاڵتەجاڕ. لە بیرمە ڕۆژێک زەبیحی لێم پەیدا بوو، ئیشارەتی بۆ باخەڵی کرد. گوتم چییە؟ گوتی با بڕۆین، دەزانی لە شار دەرچووین، لە نزیک پردی سوورگەڕا بەردێک هەبوو، بنی هەڵۆڵ بوو، خۆمان لە بەرچاوان ون کرد و کتێبی دەرێنا، ئەنجوومەنی ئەدیبانی کورد، کە هی پیاوێکە بە ناوی، ئەمین فەیزی بەگ، و لە ساڵی هەزار و سێ سەد و سی و نۆ ی کۆچی، کە دەکاتە هەزار و نۆ سەد و بیست ی زایینی لە ئەستەنبووڵ چاپ کراوە. پڕ بوو لە شیعری شاعیران، جاوەرە و بتوانە ساغیکەوە. هەرچۆنێک بوو، فکر فکر خوایە چ بکەین و لە کێ بپرسین؟ وتم هەرچەند دەزانم ڕەنگە لێدانێکیش بخۆم، بەڵام لە بابم دەپرسم. شەوکە بابم خەریکی متاڵا بوو، تۆزێک مینگەم کرد و سەرم خوراند وتم، بابە! سەری هەڵێنا. پێی وتم، ها چییە؟ بێدەنگ بووم، قرتەم لێ نەهات. دیسان پاش تاوێک وتم، بابە! ئەو دیسان وتیەوە، بەڵێ، دەڵێی چی؟ دیسان پەشیمان بوومەوە. ئەوجار هەستام چوومە لای دەرگا کە رێگەی هەڵاتن بەدی بکەم. پێم وت، بابە، ئەویش پێی وتم، ئەی سندان! ناوم لێ دەنێی؟ دە بڵێ، بزانم چت دەوێ؟ پێم وت، ئاخر لێم نادەی؟ پێی وتم، نا، بۆچی لێت ئەدەم؟ وتم، شیعرێک هەیە من و زەبیحی نایزانین، پێمان بڵێ. ئەویش وتی، زۆر باشە، کوانێ؟ ئەنجومەنە بۆرم لە باخەڵ دەرێنا و شعرەکەم شاندا، وتی، چۆنتان خوێندووەتەوە؟ کە بۆم وت لە قاقای پێکەنینیدا، وتی، پیاو هەرچەندی بە ئەنقەستیش حەول بدا، نازانێ وای غەڵەت بخوێنێتەوە. بۆی ساغ کردمەوە و وتی، جا ئەگەر ئێوە کوردی دەخوێننەوە، من زۆرم هەیە. هەستاین چووینە حەساری ماڵ. گڵی لادا، سندووقە فیشەکێکی ڕووسی داپۆشیبوو کە پڕی بوو لە دیوانە شعری چاپکراو و بەخەت نووسراو، ئیتر خودا وەت حەسێنێ، دیوانی نالی، کوردی، شێخ ڕەزا، سالم، حەریق و نازانم چەندی تر، یەکە یەکە وەرمان دەگرت و غەڵەتمان دەپرسییەوە. سدیق حەیدەری و سەعید حەمەقە لە ناویش کە لە ئێمە بە تەمەنتر بوون دەچوونە ڕەواندوز و لە هاتنەوەدا چاپکراوی کوردییان لە لای حوسنی موکریانییەوە دەهێنا و دەیانداینێ تا زۆر باش خۆمان لە کوردی خوێندنەوە ڕاهێنا و بەرەبەرە دەممان لە باسی ئازادی کوردستان و ئاواتخوازی ڕزگاری کوردەوە وەردەدا. نازانم چۆناوچۆن بوو کە چەند کەسێکی تریش ببوونە ئاودەنگیمان و شەریکی بیرکردنەوەمان بوون لە سابڵاغ حوسێنی زێڕینگەران کە پاشان بە فروهێر دەناسرا، ئەزیزی کاکاغا کە ئەفسەرێکی پۆلیس بوو، مینەی شەڕەفی، عەبدولڕەحمانی کەیانی لە لادێ، زۆر مایەی دڵخۆشی بوو. کوردایەتیمان پتەو ببوو. دوو سێ کورتە باسم لە بارەی ئەو هاوکارییە لە بیر ماوە. دەگەڵ عەزیز و حوسێن چووبووینە قاوەخانەی حکایەت خوان، حکایەتی ئەسکەندەرنامەی دەگوت، هەر دەیگوو تۆز لە بیابان هەستا، بای ڕەحمەت تۆزی لادا، دەئاڵا نیشانەی سەد هەزار چەکداری فڵان پاڵەوان دەردەکەوت و دیسان تۆز و ئاڵا و فڵان پاڵەوان و هەروەها درێژەی دەدا. عەزیز کە تۆزێک سەرخۆش بوو بانگی کرد، سەگباب! ئەدی کوا ئاڵای کوردستان؟ وا دەمانچەی دەرهێنا. خەڵکی قاوەخانە بە جارێک تاسان. حیکایەت خوان سپی هەڵگەڕا و لەرزی و ملی لێناکە تۆز هات و ڕابرد و سەد ئاڵای نیشانەی یەک ملیۆن لەشکری سەڵاحەدینی ئەیوبی دەرکەوت. حوسێن عەزیزی لە چاخانە وەدەرنا و منیش شوێنێن کەوتم. دەمانچەکەیان دا بە من کە من مناڵ و بێشکم نەوەک بیانگرن. وتیان ئەفسەرێکی دژبان سەر و بنی قسەی جنێو بە ڕەگەز و دینی کوردانە و ناو و نیشانەشی فڵانە. عەزیز خەتی بۆ کێشا کە تەمبێی بکا. شەوێکی زستان و بەفر لە عەرزی بوو، چووینە دەوروبەری دژبان قەدەممان لێ دا تا کابرا هاتە دەر. عەزیز بە هەوای سەرخۆشی یەخەی گرت و بەر بووە لێدانی. حوسێن و منیش بە ناوی ناوبژی کەر چووینە یاریدەی و بگرە کوێن درێت دێشێ. شل و کوتمان کرد. دژبان هاتن، ناوبژی کەر هەڵاتن و عەزیز گیرا. وەک خۆی گوتبووی بە تەلەفوون خەبەر بە فەرماندەی لەشکری سابڵاغ درا و فەرمان دەیرا عەزیزیان بۆ برد کە خۆی تۆڵەی لێ بکاتەوە. هەرچەند کەس ئەو ڕۆژە نەیدەوێرا بە پیاوی دەوڵەت بڵێ پشتی چاوت برۆیە، من زۆرم ڕق هەستا، کابرام بە سێ تمەن لە پۆلیسەکان کڕی، دوو کەسم بانگ کرد و خۆم، بەربووینە گیانی. چت خواردووە، ترش و چەوەندەر. هەرچی هاواری کرد، پۆلیس خۆیان کەڕ کرد، وای لێهات لەسەر پشتی بارگین دایانبەست و بەرەو شار بوونەوە، منیش بە ڕێیەکی سەربڕدا خۆم گەیاندە شار و هاوارم بۆ عەزیز و حوسێن برد کە لە شکایەت دەترسم. هەردووک لە حەمید خەفتا بوون. هەر لە ماڵ دەرچووبوو وەری گەڕابوونیە و سوێندیان دابوو کە شکایەتم لێ ناکا. لەوساوە مەئمووری تریش کە هەموو گیانیان تەشقەڵە بە خەڵک کردن بوو، ترسابوون و لە بەرامبەر من پڕکێشیان کەمتر دەکرد. قسە قسە دێنێ ئەو دەمانەی کە لە تەرەخە دەژیاین بەدەست ئەمنیە و مەموری دەوڵەتەوە ژیانمان جهندەم بوو ڕۆژ نەبوو دەستەیەکمان لێ پەیدانەبن و تەشقەڵەیەکمان پێنەکەن و بەرتیلمان لێ نەستێنن جلی کوردی توتن و پەڕی ناو قوتو کەم خزمەتی خۆیان و ئەسپیان بە گوناهی گەورە دەژمێران هیچ نەبا فیشەکیان دەخستە ماڵان و دەیانگوت چەکت هەیە ئێمە کە هەموو فەقیر بوون و بەرتیلمان بۆ هەڵنەدەسوڕا تەواو لە پەڕ و پۆ ببووینەوە لەبەرچاوی من ئەوەندەیان بە قامچی لە فەقیرێکدا کە وەسکی دا و دوای دوو ڕۆژ مرد. گوناهی هەر ئەوە بوو کە زۆر زوو جڵەوی ئەسپی ئەمنیی نەگرتووە. سەرباری بەهانەی تووتن لە ماڵا بوون و تۆمەتی قاچاخچێتی و بڕ و بیانووی بێ پسانەوە، ساڵێک کەوتنە گیانمان کە گەنم بە دەوڵەت بفرۆشین و نیمە قبووڵ نییە. هەموو چارمان لەوە دا دی کە ئێمەی وردەمالیک لە شاری سابڵاغ خۆ بشارینەوە و لە لادێ بەر دەستی مەئموور نەکەوین. چەند کەسێک لە تەرەغە و قەرەڵی ڕێک کەوتین، چووینە شار و لە خانێکی کەران دامەزراین. یەکیان پیس و پیر ئەوی تریان لوس و جوان و منداڵکار شەوانە کە قومارمان دەکرد حەقی پێ چرای قومار کە دەیەکی براوە بوو بە جوانەکە دەگەیشت جا چونکە منی بە لەبار و جوان دەزانی و کەیفی بە من دەهات ئاخری شەو پاچراکەی بە دزیەوە دەخستەوە گیرفانی من واتە هەمیشە نەدۆڕاو بووم حەقی کەر و ئێستر و بارگین شەوانە قڕانێک بوو هەقی پیاوان دوو قران بوو یانی هەر پیاوێک بە دوو کەر دادەنرا. شەوێکی زۆر سارد یەکێک لە ئێمە لەسەر دراوی کە دەگەڵ پیرەژنەکە ببووە شەڕیان هەموومانیان دەرکرد سیپاڵ دەبن هەنگڵدا بەسەر سەهۆڵدا خرمە خرم بە کۆڵانی شاردا بەرهەڵدا لە جێ خەوی شەو دەگەڕاین و سێ کەس بووین ژوورێکمان پەیدا کرد بێ ئاگر بێ دەرگا پەتوویەکی لە جێگای دەرگا پێدا کرابوو خانەخوێشمان کابرایەکی چارداوەڕ بوو هێندێک ڕژیمان لە مقاڵێکدا گەشاندەوە و لە بەرچرای نەوت ملمان لە قومار نا. خانە خوێکەمان خۆی کردە پای قومار. هەقی ئەو شەوە و شەش هەوقڕانی خۆیمان لێ بردەوە. بە دزیش نەکەوە قەند و چا و ئێستیکان و چەکوچ و تەنانەت مقەڵی و ماشەکەمان قەبڵاند و لێمان بردەوە. بەیانی ژن بە گژیدا هات و زیقاندی. لای ئێمە گریا، تا شتەکانمان داوە و ڕۆیشتین و هاتینەوە گوند. ئەو فێرە قومار بوونە هەرچەند لە هیچەوە و بۆ گاڵتە دەستی پێ کرد، لێم بوو بە نەخۆشییەکی گران، لە لادێ هەر دەگەڵ ئەو لات و لووتە وردە مالیکانە دەم کرد و زۆر جاران زۆرم دەدۆڕاند، شەوێک لە بۆکان تووشی قومار بووم، چل تەمەنێکم پێ بوو کەل و پەلی ماڵی پێ بکڕم، هەمووم دۆڕان، بۆ ئەوە حەقی جێ خەوم پێ نەمابوو، نیوە شەو چوومە حەمام، لە حەمام کابرایەکی ئاشنام دیت، داوای قەرزم لێ کرد، بە هەموو هێزی خۆی پێنج قڕانی دامێ. شەو لێفە بۆ میوانان کە یەکجار زۆر بوون و حیسابی ئەو هەمووانە نەکرابوو زۆر کەم بوو بابی هێمن وتی بەو شەوە چارەی نوێن چۆن بکەین وتم ئیجازە بدەن من دەیکەم تۆ بچۆرەوە ماڵ پەڕی قومارم هێنا و خەڵکم بە قومارەوە سەرگەرم کرد تا بەیانی کەس لێفەی نەویست و نەنووستن خۆم شتێکم دۆڕاندبوو بەڵام نەزۆر جگە لەو جارە تازە هەرگیز دەستم بۆ پەڕی قومار نەبردەوە و لەو بەڵایە گەورەیە خۆم ڕزگار کرد. هەرەو سەر و بەندە کۆنە ئاغایەکی کورد کە مەحموداغای سەگەنیەریان پێدەگوو بە مەئموریەتی دەوڵەت هاتە سەرمان و ئەویش وەک هەموو مەئموری تر لە بەرتیل دەگەڕا من هیچم نەبوو بیدەمێ ئەویش سوور بوو کە هەر لێم بستێنێ دەنا کڵاوێکم بۆ دروست دەکا لە ڕووی ناچاریەوە وتم ئاغا مەرحومی بابت لە خانەقا نێژراوە پۆڵم نیە بەڵام لە باتی ئەو بەرتیلە خەتمێکی قورئان بۆ ڕۆحی بابت دەخوێنم زۆری لێ خۆش هات و پێک هاتین بەڵام ئێستاش ئەو بەرتیلە قەرزدارم هەرەم چیرۆکەم بۆ قزڵجی گێڕاوە ئەویش بە تێکدانەوە کردوێتێ کورتە چیرۆکێک لە پێکەنینی گەدادا ژیانی تەراغەم جگە لە متاڵا و ترسی مەعمور بە خۆڕایی دەگوزەرا پایز کە کاسپی دەشت نەما، ئێواران لە سەربانان دەگەڵ پیرە پیاوان و لە بەردەرکان دەگەڵ کۆنە پیرەژنان و شەوانە بە گۆرەوی بازی و گوێگرتن لە بەند و باو و حیکایەتی قەدیم و لە بەفر باریندا بە تەپکە نانەوە و ڕاوە کەروێشکمان ڕادەبوارد حیزبی خاڵە مەلا کە هیچ ناونیشانی لێ نەنرابوو سەربەخۆ پووچا بۆوە و لە پەیوەندی دۆستانەی ئاسیایی تێنەپەڕی. هەر کە بە هاتنی ڕووسان شیرازەی دەوڵەت لە موکریان هەڵوەشا، عەزیز زەندی ناوێک کە بە عەزیز ئەڵمانی دەناسرا و پیاوێکی زۆر زانا و دەم پاراو بوو، چەند کەسێکی بانگ کردە ماڵی خۆی کە من و زەبیحیش دەگەڵدا بووین، وتی بە سەرۆکی خۆم حیزبی ئازادیخوای کورد دروست دەکەم. چەندین کێشکچی ئەرمەنی لە دوایەوە دەڕۆیشتن، پاشان ڕاست یان درۆ گوتیان لە هەمانکاتدا پیاوی دەوڵەتی ئێران بووە و پۆڵی لێ ساندوون کە ناهێڵێ بیری ئازادیخوازی پەرە بستێنێ، بە ناشوکری ناڵێم ئەویشمان لێ پووچەڵ بوو. جارێ کە چووبوومە شار وەک هەموو جار بەر لە هەموو شت زەبیحیم دیتەوە، گوتی وەرە، بردمیە مزگەوتی قازی، وتی بە قورئان سوێند بخۆ کە ئەوی پێتی دەڵێم لای کەس نایڵێی، بۆ جاری دووهەم سوێندم خوارد، وتی شەو پێت دەڵێم چییە؟ پاش نوێژیش شەوانێکی درەنگ منی وە شوێن خۆیدا بە کۆڵانێکدا ڕۆیشتین. لەسەری کۆڵان یەکێکم دی ڕاوەستا بوو. دەستی دەبەر پشتێندی بوو. دیار بوو دەمانچەی پێیە. زەبیحیش شتێکی پێ گوت. چووینە ماڵێک. تەرزی لە دەرگادان جۆرێکی نائاسایی بوو. زۆر زوو یەکێک کە نەمناسی بردمیە ژوورێک. مێزێک پشتە ماڵێکی بەسەر هەڵکێشراوە، قورئانێک بە ئاوەڵایی پاڵی بە دیوارەوە دراوە و لەسەر مێزەکە چەقاوە، ئاڵایەکی بە دروشمی ڕۆژەوە لە دیوار دراوە، خەنجەرێکی ڕووت بە قورئانەکەوە هەڵپەسێراوە، پڕە کاغەزێک بە نووسراوی لەسەر کەناری مێزەکەیە، کابرا وتی، ئەوە بخوێنە و هەموو جار دەست بە قورئانەکەدا بدە، ئەگەر لەو سوێننامەیە لادەی، خوێنت بەو خەنجەرە دەڕژێ. لە سام و عەیبەتی ئەو دیمەنە دەلەرزیم. زۆریش شانازیم بە خۆم دەکرد کە شیاوی ئەم باوەڕەم. سوێندنامەکە حەوت بەند بوو، بەداخەوە بە تەواوی لە بیرم نەماوە، بەڵام تێیدا بوو کە، بە قورئان و ئاڵای کوردستان و شەڕەفم سوێند دەخۆم لەمڕۆوە بە دڵ و گیان بۆ ئازادی کوردستان تێدەکۆشم و تا مردن قسوور ناکەم، هیچ بەرژەوەندییەک وەپێش بەرژەوەندی خزمەت بە وڵاتەکەم ناخەم، برای حیزبیم بەقەد خۆم خۆش دەوێ، هەتا مردن بە زمان، بە قەڵەم، بە ئیشارە و بە هیچ جۆرێ خیانەت بە حیزب ناکەم و ڕاستی لێ ناڵێم و ناوی نهێنی ئەندامان لای کەس نادرکێنم و شتیوا لە دوای سوێند خواردن دەستی نایە دەستم و بردمێ ژوورێکی تر کە لەوێ پتر لە دەکەس لاوی کورد دانیشتە بوون وتیان ناوێکی نهێنی بۆ خۆت هەڵبژێرە و ژمارەی ئەندامێتت بیستە ئەی خودا چەند خۆشە چۆن ئێمە بووینە بیست کەس خۆشەویستان لێرەدا هاتینا کۆتایی بەشی دەیەمی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژار مکریانی تا شەوێکی تر هەمووتان بەختەوەربن